خۆمان بە خۆشحاڵ دەزانین و سوپاسی خی پەروەردگار دەکەین کەوا جارێکی تر دەرفەتیدان بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی بگا بە کاروانی ساڵحان بە پشتیوانی خی گەورە گەیشتین بە بەشی حوتەم و کۆتایی کتێبەکە ساڵحان ڕەحمەتی خوان لێبێت بە سێشتی ترسناک خۆشحاڵ دەبن و پێشوازیشی لێ دەکەن یەکەم شەهید بوون و گیان بەخشین بە پەروەردگار دووەم، ئێش و ئازار و نەخۆشی، سێیەم، مردن و گەڕانەوە بۆ لای پەروەردگار. شەهیدبوون و گیان بەخشین بە پەروەردگار، هەر گەلێک بتوانێت وا بکات لە ئەندامانی خۆی کە خۆیان جەخت بکەن و لە پێناوی بەها بەرزەکانیاندا خۆیان بەکوژ بدەن، بێگومان ئەو گەلە دەبێتە گەلێکی ساماندار و سەرکەوتنیش بەشی دەبێت. ئەمەش سەرداری مرۆڤایەتیە خۆی و ئاواتی شەهیبوون دەخوازێت و بەکردەوە نیشانی هاوەڵانی دەدات و وانەی گیان بەختکردن دەبێت چۆن بێت ئەبو هورەیرا ڕەحمەتی خوای لێبێت دەربارەی پێغەمبەری ئیسلام صلى الله عليه وسلم دەفەرمێت لە پێغەمبەری خوام بیست صلى الله عليه وسلم کە دەیفەرموو سوێندم بەو کەسەی گیانی منی بەدەستە لەبەر ئەوە نەبوایە کە پیاوانێکی زۆر لە مسلمانان دڵیان نایە لەگەڵم نێن و بۆ جیهاد و ئەگەریش بێن من چەک و تفاقم نییە بۆیان لەگەڵ هەموو سریەکدا کە لە پێناوی خوادا دەردەچن لەگەڵیان دەردەچووم ئەی زانای شەریعەت کە لە ناو کورداندا بە مەلا ناسراویت ئایا هەرگیز ئاواتت خواستووە بە شەهیدی یان ئایا هاتووە بە خەیاڵتدا ڕۆژێ لە ڕۆژان وەک پێشەوایەتی بەرنوێژی مسلمانان دەکەیت ئەی بە هەمان شێوە دەبێت پێشەوایەتی جیهادی مسلمانان بکەیت لەگەڵیاندا چەک هەڵبگریت و تەقە بکەیت دەگوێ بگرە بۆ پێغەمبەرەکەت صلى الله عليه وسلم ئەبو هورەیرە خوا لێ ڕازی بێت دەفەرمێت لە پێغەمبەری خواوە صلی الله علیه وسلم بۆمان دەگێڕێتەوە کە فەرموویەتی سوێن بەو کەسەی گیانی منی بەدەستە ئاوەتە خواز بووم لە پێناوی خوادا بکوژرامایە و دیسان زیندوو بکرامایەتەوە پاشان لە پێناوی خوا دیسان بکوژرامایە و پاشان زیندوو بکرمایەتەوە پاشان بکوژرامایەتەوە و دیسان زیندوو بکرامایەتەوە و دووبارە بکوژرامایەتەوە، ئەی برای ساڵحم، ئەی خوشکی ساڵیحم. سەرمەشقانمان زۆر حەزیان بە شەهیدی بووە، نەک هەر بۆ خۆیان، بەڵکو ئاواتەخوازیش بوون، جگەرگۆشەکانیان لە بەرەکانی جەنگدا لە ڕیزی پێشەوەی جیهاددا بوونایە. دەی گوێ بگرە بۆ ئەبی وائیل، بزانە چی دەفەرموێت. ئەبوو جەعفەر دەڵێت، ئەبوو وائیل ڕەحمەتی خوای لێ بێت فەرموویەتی کوڕێکم هەبێت و لە پێناوی خوادا بجەنگێت پێم خۆشترە لەوەی سەد هەزار دیناری ئاڵتوونم هەبێت خۆگەر لە سەردەمی تۆدا جیهاد و جەنگ لە پێناوی خوادا ئامادە نەبوو تا بەشداریان بکەیت خۆ هیچ نەبێت دەتوانیت لە دڵەوە حەزی لێ بکەیت و لەو پەڕی ڕاستگۆیەوە ئاواتی بۆ بخوازیت و لەخوا داوا بکەیت کە ئەو پلە بەرزەت پێ ببەخشێت و شەهید ببیت و ئەمەش وانەیەکە و جێنشینە مەزنەکەی دووەمی پێغەمبەرمان محەممەد صلی الله عليه وسلم فێرمان دەکات ئەسلم لە عمەری کوڕی خەتابەوە خوای لە ڕازی بێت دەگێڕێتەوە کە ئەم نزایی کردووە فەرموویەتی ئەی خوای پەروەردگارم شەهیدیم لە پێناوی خۆتدا پێببەخشە و لە شاری پێغەمبەرەکەتدا گیانم بکێشە هاوەڵان خوایان لێ ڕازی بێت پێشبڕکێیان کردووە لە پێناوی دەرچوون بۆ جیهاد و کەس تاقەتی نەبووە لە مەدینەدا بمێنێتەوە لەناو ژن و منداڵ و پەککەوتە و پیرەکاندا و کەچی شەهیدیش بە نسیبی براکانی تری بێت و لەمبارەیەوە پێم خۆشە گفتوگۆیەکی نێوان باوک و کوڕێک باس بکەن کە چۆن هەردووکیان حەز ناکەن لە ماڵدا بمێنەوە ئیبن جەوزی ڕەحمەتی خوای لێ بێت دەڵێت، کاتێک پێغەمبەری خوا، صلی اللە علیه وسلم، موسڵمانانی خستە ڕێ بۆ جەنگی بەدر و لە هەموو خێزانێک فەرمووی با پیاوێک جێ بمێنێ بۆ سەرپەرشتی ماڵ و منداڵەکانیان و زەیدی کوڕی خەیثەمە خوای لێ ڕازی بێت خۆی خستە ڕێ بەڵام باوکی پێی وت کوڕی خۆم با من بڕۆم تۆ لە ناو ماڵ و منداڵ و خێزانەکانتدا بمێنەوە. سەعدیش شتی وای نەکرد و فەرمووی باوکە گیان، ئەگەر مەسەلەکە دەستخستنی بەهەشت نەبوایە دەمبەخشی پێت، بەڵام من ئاواتم شەهید بوونە و تکام وایە ئەو ناوچەم لە پێناوی خوادا بێتە خوارەوە. لەوانەیە ناوی حەمەمەت نەبیستبێت، دەی ئەم پیاوە یەکێک بووە لە هاوەڵە گیان لەسەر دەستەکانی سەروەرمان صلی اللە علیه وسلم و لە گۆڕەپانی جیهاد و لە ڕزگارکردنی شاری ئەسفەهاندا لە ئێران شەهید بووە بزانین چیمان پێدەفەرموێت حەمیدی دەڵێ پیاوێک هەبوو پێیان دەوت حەمەمە و یەکێک بە لە هاوڵەکانی پێغەمبەر سەڵ الله عليه وسلم و لە سەردەمی عمەری کوری خەتابدا خۆی لە ڕازی بێت بەشداری ڕزگارکردنی ئەسفەهانی کردووە و بەخۆی وتوە ئەی خی پەروەردگارم حەمەمە وا گومان دەبات کە حەز بەلیقای تۆ دەکات دەی ئەگەر ڕاست دەکات بەو ڕاستی خۆی لەگەڵ بکەیت و شەهیدی بکەیت و ئەگەر درۆژ دەکات هەر شەهیدی بکەیت با پێشی ناخۆش بێت ساڵحان چۆن حەز بە شەهید بوون ناکەن کە پێغەمبەری خوا صلى الله عليه وسلم دەربارەی ئەو پیاوەی بەسەر وڵاخەکەیەوە دەوەستێت و ترس دەخاتە دڵی دژمنان چاکترین خەڵکانە لای پەروەردگار مجاهید لە دایکی مبەشیر دەگێڕێتەوە لە پێغەمبەری خواوە صلى الله عليه وسلم کە فەرموویەتی چاکترینی خەڵکی پیاوان یەکی موجاهیدە کە بەسەر وڵاخەکەیەوە دوژمن ئەتۆقێنێت و ئەوانیش ئەو دەترسێنن. زانا بەغیرەتەکەی ئیسلام سەعیدی کوڕی جوبەیر ڕەحمەتی خوای لێ بێت ئەوەندە حەزی لە شەهید بوون کردووە لەگەڵ هاوڕێ و خۆشەویستەکانیدا پێکەوە نزایان کردووە و داوای شەهیدیان لە پەروەردگاریان کردووە کاتێک ستەمکاری عێراق حەجاج زانای بە غیرەت و تێکۆشەری دەستگیر کرد و کردیە زیندان و لە زیندان بە هاوڕێکانی فەرموو هەرچی سەیر دەکەم من دەکوژرێم چونکە با بۆتان باس بکەم کە من و دوو هاوڕێم لە کاتی لەزەتی پاڕانەوەدا داوامان لە خوای گەورە کرد کە شەهیدیمان پێ ببەخشێت و دەی هەردوو هاوڕێکەم گەیشتنە ئاواتی خۆیان و شەهیدیان پێبەخشا بەڵام من هەر چاوەڕێم وەک بڵێی لای وابووە لە کاتی شیرینی پاڕانەوەدا دوعا گیرا دەبێت، دیسان دەچینەوە خزمەت ئەبو وائیل واتە شەقیقی کوڕی سەلەمە ڕەحمەتی خوای لێ بێت، زانا و تێکۆشەر و موجاهید کە شتێکی زۆر سەرسوڕهێنەری کردووە کاتێک بانگ و سەدای جیهادی بیستبێت. عاصم دەربارەی ئەبی وائیل کە ناوی، شەقیق بن سەلەمە، یە دەڵێت، مامۆستا شەقی خانوێکی هەبوو لە قوڕ و قامیش دروستی کردبوو کە جێگەی خۆی و ئەسپەکەی دەبیەوە هەر کاتێک بڕۆیشتە بۆ غەزا ئەی ڕوخاند و دار و بەردوەکەی دەکرد بە خێر و کاتێک لە جەنگەکە دەگەڕایەوە وەک خۆی دووبارە دروستی دەکردەوە چۆن بە ئاسانی دەگەینە کاروانی ساڵحان کە ئەوان بە پارەی خۆیان و بەنرخێکی زۆر گران تفاقی جەنجیان دەکڕی ئیتر با زۆر زۆر گرانیش بواە چونکە شەهیدی پێدەست دەخەن سەدی دەڵێت، عەمری کوڕی عەتەبە ڕەحمەتی خوای لێ بێت ئەسپێکی چاکی گرانبەهای کڕی بۆ جیهادکردن کە چوار هەزار درهەمی پێ دا، کاتێ خەڵکی لێی تووڕە بوون و وتیان زۆر گران کڕیوتە، زۆرت پێی داوە. ئەویش لە وەڵامدا پێی فەرموون، تەنها یەک هەنگاو کە ئەم ئەسپەم لە ڕێی خوادا هەڵیدەنێ، لەلای من لە هەر چوار هەزار درهەمەکە باشترە. تەنانەت خوشکانی خوا ناس و سەرمەشقانی ساڵیحەمان بەشداری غەزاکانیان کردووە و ئیتر بە شۆرینی جلوبەرگی مجاهیدەکانیش بووبێت کولەیبی کوڕی ئیسا دەڵێ ئافرەتێکی خواناسە بوو ناوی زاجیلە بوو ڕەحمەتی خوای لێبێ ماڵ و حاڵی خۆی بەجێ دەهێشت و بەرەو سنوورەکانی نێوان وڵاتی ئیسلام و ڕۆمەکان لە لوبنان بۆ ئەوەی جلوبەرگی ئەو موجاهیدانە بشوات کە لە پێناوی خوادا و بۆ ئەوەی نەوەک ڕۆمەکان دزە بکەنە وڵاتی ئیسلام و زیان بدەن لە لادێنشینەکانی ئەو ناوچە سنووریانە کە پێی دەوترێت الریباط برای ساڵحم سەیری ئەم دوو برایە بکە کە چەندە حەزیان لە شەهیدبوونە پۆشاکی ئاسنینی جەنگی ناپۆشن نەوەک نەکوژرێن و شەهیدیان بەنسیب نەبێت عەبدوڵای کوڕی عومەر خوای لێ ڕازی بێت دەڵێت لە جەنگی ئوحوددا عومەری کوڕی خەتاب خوای لێ ڕازی بێت بە زەیدی برای وت پۆشاکە جەنگیەکەی من لەبەر بکە ئەویش لەبەری کرد و پاشکەمێک دایکەندەوە و پێی دایەوە عمر وتی بۆچی نایپۆشی زەیدی ژتی منیش وەک تۆ حەز دەکەم شمشێر بمبڕێت و شەهید بم لە ڕیوایەتێکی تردا وتی، منیش وەک تۆ حەزم لە شەهیدیە و هەردووکیان درعەکەیان بەجێ هێشت. هەر ئەو عەمری کوڕی عەتەبەی کە ئەسپە گرانبەهاکەی کڕی و ئەمجارە دێتەوە لامان و کۆڕێکمان بۆ دەگێڕێت لە وتەیەکدا لەسەر خۆشەویستی شەهیدبوون، بابزانین چیمان پێدەفەرموێت. ئیمام ئەعمەش دەڵێت عەمری کوڕی عەتەبە ڕەحمەتی خوای لێ بێت دەڵێت سێ شتم لە خوای گەورە داوا کرد ئەویش دوانیانی بۆ هێناومەتە دی و چاوەڕێی سێمیش دەکەم یەکەم داوام لێ کرد دنیام لە بەرچاو بخات و دنیا پەرستی نەکەم و ئێستا وام لێ هاتووە دنیا هەر چۆن بوەڕات گوێی نادەمێ دووەم داوام لێ کرد توانای شەو نوێژم تێدا دروست بکات پێی بەخشیم سێمیش داوام لێ کرد شەهیدیم پێ ببەخشێت و تکا و ئومێدیشم هەیە ئەویش بێتە دی چ هەیە ناوی ئوەیسی قەرەنی نەویست بێت، ئەو پیاوە مەزنەی کە عەشقی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم بوو بەڵام نەیبینی، ئەو کەسەی کە برا سۆفیەکانمان زۆر ڕێزی لێ دەگرن و ناوی دەبەن، دەی بابزانین لە سەردەمی عومەری کوڕی خەتابدا و لە ئازەربایجان و لەناو غەزادا نەخۆش دەکەوێت و شەهید دەبێت، عەبدوڵای کوڕی سالم دەڵێت، چووین بۆ غەزا بۆ ڕزگارکردنی ناوچەی ئازەربایجان لە سەردەمی عومەری کوڕی خەتابدا خوای لێ ڕازی بێت، ئوەیسی قەرەنیشمان لەگەڵدا بوو، لە کاتی گەڕانەوەماندا ئوەیس نەخۆش کەوت و ئێمەش هەڵمانگرت چونکە نەیدەتوانی بڕوات بەڕێوە لە ڕێگادا گیانی سپارد، ئەمەش شمشێرە تیژەکەی پەروەردگارە، خالیدی کوڕی وەلید، خوای لێ ڕازی بێت، کە لە دوای موسڵمان بوونیەوە بەردەوام سەرکردایەتی سوپای وڵاتی مەزنی ئیسلامی کردوە و لە هەموو غەزاکانیشدا سەرکەوتنی پێ بەخشراوە. بزانین لە دوا ساتەکانی ژیانیدا خەفەت بۆچی دەخوات خالیدی کوڕی وەلید خواری ڕازی بێت لە کاتی سەرمەرگدا ئەسەفی ئەوەی دەخواست کە بە شەهیدی ژیانی تەواو نەبووە و دەفەرموێت من بەشداری ئەوەندە و ئەوەندە غەزام کردووە هەموو لەشم بستێکی نییە کە شوێنەواری شمشێری یان تیرێک یان ڕمێکی پێوە نەبێت کەچی نەکوژرام و شەهید نەبووم لەسەر جێگا دەمرم وەک چۆن حشتر ئەمرێت و دەیخوایە چاوی ترسنۆکان تێرخەو نەبێت عاشقانی شەهیدی لەناو کاروانی ساڵحاندا بێ چەن و چۆن وەردەگیرێن و قبوڵ خاس یان بۆ هەیە، چونکە گرانترین کاڵا و خۆشەویسترین شتیان کە گیانی شیرینیانە دەیبەخشن بە پەروەردگاریان. بۆیە پیاوی سەرمەشقی کاروانە موبارەکەکە سلەی کوڕی ئەسیەم ڕەحمەتی خوای لێبێت لە یەکێک لە غەزاکاندا کوڕەکەی لەگەڵدا دەبێت و پێی ناڵێت کوڕی خۆم تۆ شەڕ نەکە نەوەک بکوژرێیت بەڵکو بزانین چیی پێ دەفەرموێت. سابیتی بەنانی ڕەحمەتی خوای لێ بێت باسی سیللەی کوڕی ئەسیەمی دەکرد ڕەحمەتی خوای لێ بێت کە جارێک لە غەزادا لەگەڵ کوڕەکەیدا دەبێت و ڕوو دەکاتە کوڕەکەی و پێی دەڵێت، ئەی کوڕی خۆم بڕۆ پێشەوە، بڕۆ پێشەوە، بڕۆ پێشەوەی جەنگەکە، بەڵکو شەهید ببیت و ئەو کاتە منیش لەسەر مردنی تۆ ئارام دەگرم و ناڕەحەتی ناکەم و پاداشتی خوام دەست دەکەوێت. ئەو لاوە خوێن گەرمەی کردی بە شمشێرەکەی دا و ڕۆیشتە ناو جەرگەی شەڕەکە و شێرانە جەنگا تا شەهید بوو ئەوجا باوکیشی لەو لایەوە شەهید بوو کاتێک هەردوو جەنازەکەیان هێناوە بەردەستی خێزانەکەی کە ئافرەتێکی ساڵیحە و خواناس و خۆگر و بە ئارام بوو ناوی مەعادەت البەدەویە بوو ڕەحمەتی خوای لێبێت و ئافرەتانی مسلمانان بۆ دڵنەوەی هاتن بۆ لای و ئەویش ڕووی تێکردن و فەرمووی یاخوا بەخێر بێن ئەگەر بۆ پیرۆزبایی هاتوون لە شەهید بوونی مێردەکەم و کوڕەکەم بەڵام ئەگەر بۆ مەبەستی تر هاتوون تکایە لە ژێوە هاتوون بگەڕێنەوە بۆ ئەوێندەر خاڵی دووەم ساڵحان پێشوازیان لە نەخۆشی و ئازار کردووە نەخۆشی زۆر ناڕەحەتە چونکە شتێک نییە بڵێ قەیناکە هیچ نییە خانوەکەت نەمێنێت دەچیتە کرێچی ئۆتۆمبیلەکەت لەدەست بدەیت بە پێ دەگەڕێیت ئەگەر وەزیفەکەت لەدەست بدەیت ئا نامریت لە برساندا بەڵام ئەگەر مرۆڤ نەخۆش بکەوێت هەموو ئەوانەی پێشووی دەچێت و خۆشی لە بەرچاو دەکەوێت بەڵام ئیسلام کاریگەریەکی سەرسوڕهێنەر بەسەر شوێن کەوتوە تێگەیشتوەکانیدا دەهێنێت و وایان لێ دەکات ڕقیان لە نەخۆشی نەبێت و لی نەترسن لە ژیان نائومێت نەبن وەک چۆن ئەوروپیەکان کە نەخۆشی ترسناک دەگرن خۆیان دەکوژن یان داوا لە دکتۆرەکەی دەکات دەرزێکی ژەهری لێبدات بەڵکو لەم چەند دقەی داهات و شتیوا گوێ لێ دەبێ کە سەرسام ببیت و لەو کاریگەریە مەزنەی ئیسلام لە موسڵمانان دروستی کردوە لەرزووتا هەر کەسێک بە قورسی بیگرێت ان شاء اللە لە ئاگری دۆزەخ بە دوور دەبێت ئەمەش پێغەمبەری ئازیزمان صلی اللە علیه وسلم تێمان دەگەێنێت لە کاتی سەردانی نەخۆشێکدا عیشەی دایکی باوەڕداران خوای لێ ڕازی بێت دەڵێ پێغەمبەر سەڵ الله عليه وسلم هەواڵی پیاوێکی پرسی کە جاران لەگەڵیدا دادەنیشت و فەرمی ئەوە چیە فلان کەس دیار نییە وتیان قوربان نەخۆشی لەرزوتای گرتوە فەرمووی دەی هەڵسن با سەردانی بکەین کاتێک چوونە لای دەستی کرد بە گریان و پێغەمبەریش صلی الله علیه وسلم فەرمووی مەگری ئەی لاو چونکە جوبرائیل پێوتم کە لەرزوتا بەشە جەهەنەمەکەی ئومەتی منە واتە لەوێ ناچێتە ناو ئاگرەوە لێرە دیویانە ساڵحان ڕەحمەتی خوایان لێبێت زۆر خۆشحاڵ بوون بە نەخۆشی وەک چۆن خەڵکی بە خەڵات و دیاری دڵخۆش بوون ئەمەش پێغەمبەرمان صلی اللە علیه وسلم بۆمان باس دەکات ئەبو سعیدی خدری خوای لێ ڕازی بێت فەرموودەیەکی درێژ لە پێغەمبەری خواوە دەگێڕێتەوە دەربارەی نەهامەتیەکانی نەخۆشی و لە کۆتایی فەرموودەکەیدا فەرمووی ئەو پیاوە ساڵح و ئەو ئافرەتە ساڵیحەی کە خوا نەخۆشیان دەدات بەسەردا خۆشحاڵ دەبن بەو دیاریە زۆر لە ئێوە زیاتر کە خۆشحاڵ دەبن بۆ خەڵاتێکتان کە بکرێت بیسەرانی بەڕێز و خۆشەویست شتیواسەیتان دیوە نەخۆش بوون و ئازاریان زۆر بووە کەچی ڕازی نەبوون پێغەمبەری ئازیز صلی اللە علیه و سلم دوعای چاکبوونەوەشیان بۆ بکات، جابری کوڕی عبداللە خوای لێ ڕازی بێت دەڵێت لەرزووتا ڕوخسەتی خواست هاتە خزمەت پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم پێغەمبەریش فەرمووی ئەمە کێیە؟ ئەویش من دایکی چارەسەرم پێغەمبەریش صلی اللە علیه و سلم فەرمووی بڕۆ ئەهلی قوباء تووش بکە بەخۆتەوە، ئیتر ئەوانیش مەگەر خوا بزانێت چەند ناڕەحەت بوون پێیەوە و تاوایان لێهات هاتنە خزمەت ئازیز و سکاڵای حاڵی خۆیان کرد و ئەویش پێی فەرموون خۆتان سەرپشک بن ئەگەر حەز دەکەن دوعاتان بۆ دەکەم خوا شیفاتان بدات و ئەگەرشتانوێت با بمینێت و پاکتان بکاتەوە وتیان بۆ پاکمان دەکاتەوە فەرمی بڵێ وتیان دەی لێمان گەڕێ با پات چاک بینەوە و پاک بینەوە ئەم پەروەردە ئیسلامیە جوان و ناوازەیە کە پێغەمبەری ئیسلام صلى الله عليه وسلم هاوڵانی لەسەر گۆش دەکرد کاریگەری خۆی بەجێهشت لەسەریان ئەمە ئەبو دەڕداء زانا مەزنەکەی وڵاتی پیرۆزی شام، بزانین ئایا نەخۆشیی خۆش ویستووە؟ بۆچی نەخۆشی خۆش ویستووە؟ ئەبو دەڕدا خوای لێ ڕازی بێت دەفەرموێت، نەخۆشیم خۆش دەوێت چونکە دەبێتە هۆی سڕینەوەی گوناهەکانم. بۆیە ئێمەی کوردی موسڵمانیش کاتێک سەردانی نەخۆشێک دەکەین دەڵێن کەفارەتی گوناهەکانت بێت. زانای مەزن و پیاوساڵە عەتائی کوڕی ڕیباح ڕەحمەتی خوای لێ بێت لە ئەبو هورەیرەوە دەگێڕێتەوە کە لەرزوتای خۆش ویستووە بزانین لەبەر چی؟ عەتای کوڕی ئەبی ڕیباح دەڵێت، ئەبو هورەیرە خوای لێ ڕازی بێت فەرموویەتی، هیچ نەخۆشییەکم ئەوەندەی لەرزوتا پێ خۆش نییە، چونکە ئازارەکەی بە هەموو جومگەکاندا بڵاو دەبێتەوە، بەو بۆنەیەوە هەموو جومگەکانی لەش لە پاداش بێبەش نابن. بەڕاستی سەید قوتب، بەڕەحمەت بێت، ناوێکی جوان و شایستەی لە هاوەڵان ناوە و ناوی ناون، جیل القرآنی الفرید، نەوەیەکی قورئانی ناوازە ئەی ئەگەر ناوازە نەبن تا ئێستا مێژوو شتی وای بەخۆیەوە دیوە کە تاعون بە ڕەحمەت و بەخشش بزان و لی نەترسن دەیگوێ بگرە بۆ معادی کوڕی جەبەل خالی ڕازی بێت لە سەردەمی بڵابوونەوەی نەخۆشی تاعوندا چی دەفەرمێت عبدوڵای کوڕی ڕافع دەڵێت کاتێک هەردوو خێزانەکەی و هەردوو کوڕەکەی تووشی نەخۆشی تاعون بوون و بەو هەیەوە شەهید بوون خۆشی سەرەتای تاعون دای لە پەنجە گەورەی دەستی و ئەویش بەو پەنجەی دەگرت و ماچی دەکرد و دەیفەرموو خوایە ئەمە هیچ نییە بچووکە داوات لێ دەکەم زیادی بکەیت چونکە هەر تۆی بەرەکەت دەخەیتە شتی کەم و زیادی دەکەی تا وردە وردە گەورە بوو تا ئەو ساتەی شەهیدی کرد هەر دەیفەرموو ئەی خوای پەروەردگارم زۆرترین بەشی ئەم ڕەحمەتە بدە بەسەر بنەماڵەی معازدا ئافرەتانی ئەم ئیسلامەش هیچیان لە پیاوان کەمتر نەبوو لە پێشوازیکردن لە نەخۆشی و دەرد و بەڵا لەم بوارەدا خوشکێکی وەک ئوم ئەسوەد ڕەحمەتی خوا لێبێدوانە بە ڕێبوارانی کاروانەکە دەڵێتەوە وەکیا دەڵێت باوکم لە مەنسوڕەوە بۆ جێرامەوە کە ئافرەتێک هەبوو بە ناوی ئوم ئەسوەد ڕەحمەتی خوای لێبێت نەخۆشیەکی گرت و قاچەکانی ئیفلیز بوون و لە جێگەدا کەوت کچەکەی دەستی کرد بە گریان بۆ دایکی، دایکیشی وتی خوایە گیان ئەگەر دەزانی خێری پێوەیە ئەم نەخۆشیەم بۆم زیاد بکەیت، خوشکێکە ناسم لە هەڵەبجە دەژی کەمێک دڵی ئازاری هەبوو، چوو چەندان عیادە و دکتۆر و ئەمسەر و ئەوسەری کرد تا بزانێت چیەتی، دکتۆرەکان وتیان نەخۆشی دڵت هەیە، ئیتر ئەو داماوە قەڵەمی دەست و ئەژنۆی شکا و تاقەتی پێکەنین و قسە و ئیش و کار و ماڵداری نەما، هەمیشە دەگریا. چونکە لە قوتابخانەی ساڵحاندا ئەم وانەیەی نەخوێندبوو، زۆر بێ ئارام بوو، بەڵام ئەو خوشکە و هەموو خوشک و برایەکی تریش دەبێت بچینە خزمەت وەقیع و چۆک دابدەین و وانەیەک لەسەر خۆشەویستی نەخۆشی و نەترسان لێی بخوێنین. کاتێک ڕەبیعی کوڕی خەیثەمی سەوری قاچەکانی هیفلیس بوون، پێیان وت ئەی چۆنە چارەسەرێکی خۆت بکەیت، لە وەڵامدا فەرمووی من ئەوە دەزانم چارەسەر شتێکی ڕاستە، بەڵام من کە بیر لە نەتەوەکانی عاد و ثەمود و سەردەمەکانی نێوان ئەو دوانە دەکەمەوە، کە جۆرەها ئێش و ئازار و نەخۆشیان تێدا بوو، هەروەک چەندان دکتۆر و حەکیمیان هەبوو، کەچی نە دکتۆرەکان و نە نەخۆشەکان کەسیان نەمان و هەموو مردن، واتە ئیتر چارەسەر بە شتێکی خۆخەڵەتێنەر دەزانم، ئەی برای ساڵحی نەخۆش و ئەی خوشکی نەخۆش، ئەگەر خوای گەورە نەخۆشیەکی دا بەسەرتدا، ئاگاداربە لە بەندایەتی خواناسیت نەخات و لە خواناسی سارد نەبیتەوە، ئەگەر گوێ لەم باسەی عوروەی کوڕی زوبەیری کوڕی عەوام بگریت و لەوانەیە سوودێکی بەهشی لێ وەربگریت ان شاء اللە. مەسلەمەی کوڕی موحاریب دەڵێ، قاچێکی عوروەی کوڕی زوبەیر ڕەحمەتی خوا لێ بێت تووشی نەخۆشی پووچەڵی بوو، واتە تووشی نەخۆشی سەڕەتان بوو، ژێر پەنجە، دکتۆرەکان وتیان پێویستە ببڕیتەوە، ئەویش ڕازی بوو بڕیانەوە بۆی. بەڵام هەر ئەو شەوە وازی لە ویرد و شەونوێژ و زیکرەکان نەهێنا و هەر لەسەریان بەردەوام بوو، هەروەک نەیهێشت کەس بیگرێت لە کاتی بڕینەوەی قاچەکانیدا. ئەمەش پیاوێکی ترە لە پیاوە ساڵحە سەرمەشقەکانی مێژووی ئیسلام و ناوی عەبدوڵڵای کوڕی عەباسە و پێغەمبەری ئازیز صلی اللە علیه وسلم ناوی نابوو زانای ئوممەتی ئیسلام، حبر الامە، سەیر بکە چۆن ئامادە نیە چاوی نەشتەرگەری بکات و ئاوەکەی بۆ لابەن ئەگەر لە تەنها یەک ڕکات نوێژ دوای بخات سەماک دەڵێت ئیبن عباس خوا لێ ڕازی بێت ئاوی سپی هات بەسەر چاویدا و توانای بینینی نەما دکتۆرەکان ئەوانەی ئاوی چاو لادەبەن و نەشتەرگەری بۆ دەکەن هاتن بۆ لای و پێیان وت وازمان لێبێنە با چاوت دەستکاری بکەین و ئاوەکەی بگرین بەڵام بە مەرجێک پێنج ڕۆژ نابێت نوێژ بکەیت عبدوڵا فەرمووی نەشتەرگەریم بۆ مەکەن چونکە من ڕازی نیم تەنها یەک ڕکاتیشم بفەوتێت چونکە من خۆم باسم کردووە بۆ خەڵکی ئەو فەرموودەی کە دەفەرمێت هەر کەسێک بە ئەنقەست یەک نوێژ نەکات ئەوە کاتێ دەگەڕێتەوە بۆ لای خوای عەززەوەجەل دەبینێت خوا لێی توڕەیە لە ئەو پەڕی چلەپۆپەی نەخۆشیدا و لە سەرمەرگیشدا هەر خۆیان بەدوور دەگرن لە دنیا پەرستی و وەرگرتنی پارەی حەڕام و ئامۆژگاری خەڵکی دەکەن واتە پیاوێکی وەک عومەری کوڕی عەبدولعەزیز سەد هەزار دیناری ئاڵتون وەرناگرێت تا هیچ نەبێت دابەشی بکات بەسەر کوڕ و کچەکانیدا لە کاتی نەخۆشی و سەرەمەرگیدا، عومەری کوڕی عەبدولعەزیز بە مەسلەمەی ئامۆزای وت سەیرکە مەسلەمە، گەیشتوومەتە چ حاڵێک و دونیا چی بەسەر هێنام؟ مەسلەمەش وتی، دەی فەرموو، ئەوا سەد هەزار دینارە دەیبەخشم پێت و تۆش بۆ کێ وەسیەت پێ دەکەی لە دوای خۆت بیکە؟ عومەر فەرمووی، ئەی مەسلەمە! ئەی بۆ شتێکی لەوە باشترت پێ نەڵێم، لە کێت سەندووە بۆی بەرەوە و بیبەرەوە بۆ شوێنی خۆی، مەسلەمەش وتی، خوا لە باتی ئێمە پاداشتی چاکەت بداتەوە ئەی ئەمیری باوەڕداران، بەڕاستی بەهۆی تۆوە دڵانێکی وشک و ڕەق نەرم بوون و باس و خواسی ساڵحانت لە ناوماندا زیندوو کردەوە. خاڵی سێیەم، ساڵحان پێشوازیان لە مەرگ و مردن کردووە، مردن کارەساتێکی زۆر ترسناکە، ڕووداوێکی زۆر دەگمەنە، بیر بکەرەوە برا خوشکانم، لە ماوەی چاوتروکانێکدا مرۆڤێک بەو گەورەیەی بێکجاری لەم دنیایەدا لەبەر چاومان ون بێت، بۆیە گەر لە ژیاندا خۆشترین حاڵیشمان هەبێت، مادەم مردن کۆتاییەکەیتی بەسە کە تام و چێژی نەمێنێ. بەڵام بەلای شوێنکەوتوانی قورئانەوە مردن مانایەکی تری زۆر مەزنترە لەوەی شوێنکەوتوانی دنیا لێی تێدەگەن و ئیسلام تاکە بەرنامەیەکە کە توانیویەتی ئەو کارەساتە ناخۆش و دژوارە لە بەرچاوی خەڵکی سووک و ئاسان بکات، وایان لێ بکات نەک هەر لێی نەترسن، بەڵکو لە هەموو دڵێکیانەوە حەزیشی لێ بکەن، ئەمەش گەورەترین سەروەرییە بۆ ئیسلام، ئەوەتا خوای عزوجل زۆر بە سووک و بێ نرخ ئەم دنیایەمان دەخاتە بەرچاو، ئەزانی بۆچی تا پشتی پێ نەبەستین و دنیا پەرستی ڕوومان تێ نەکات و دڵی پێ خۆش نەکەین، وەک دەفەرمێت خوای پەروەردگار لە قورئانە پیرۆزەکەی. بە بەردەوامی، بۆیە پێشەواکەیشمان، صلی اللە علیه و سلم، ڕووی دەکردە پەروەردگار و داوای لێ دەکرد کە لێی خۆشبێت و بیگەڕێنێتەوە بۆ لای هاوڕێ بەرز و بڵندەکەی کە پەروەردگاریەتی، عائیشەی کچی ئەبوبەکر و دایکی باوەڕداران دەربارەی دواوەساتەکانی ژیانی ئازیزمان صلی اللە علیه و سلم دەفەرموێت، پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم لە دوا ساتەکانی تەمەنیدا دەیفەرموو، خوایە لێم خۆش ببە و بمگەڕێنەوە بمگەیەنە بە هاوڕێی بەرز و بڵندم واتە خوای پەروەردگار، دەی کەس هەیە لە چڵەپۆپەی حوکمڕانیدا ئەم داوایە لە خوای خۆی بکات؟ بەڵێ، بەڵێ، شوێنکەوتوانی ڕاستەقینەی ئەو پێغەمبەرە صلی اللە علیه وسلم دەتوانن ئەو کارە قورسە بکەن، وەک یوسف پێغەمبەر علیه السلام بن کە لە خوا پاڕایەوە و فەرمووی، توفنی مسلما وألحقنی بالصالحین. سورەی یوسف ئایەتی سەد و یەک واتە خوای گەورە لەسەر زمانی یوسف پێغەمبەر عەلەیهی سەلام دەفەرموێت ئەی پەروەردگارم دوای ئەوەی بەرزترین دەسەڵاتت پێدام و توانای خەوپڕژینت پێداوم دەی من دڵم بە هیچیان خۆش نییە بەڵکو حەز دەکەم بە مسلمانەتی بمرێنی و بمگێنیتە پیاو ساڵحان با پێکەوە ئەی خوشکان و برانی ناو کاروانی مبارەکی ساڵحان سەرێک بدەین لە قوتابییانی یەکەمی ئەم ئیسلامە و بچینە خزمەت هاوەڵانی گیان لەسەر دەستی پێغەمبەر و بزانین ئەم پەروەردە قورئانییە تا چ ئاستێک کاریگەری لەسەریان هەبووە و دنیایان لەبەرچاو بچووک بووەوە و حەزیان لە مردن بووە چونکە دەیانگەیەنێتەوە بە پەروەردگاری عەزیزیان و پیاو ساڵحانی پێش خۆیان سەرەتا دەچینە خزمەت بانگوێژەکەی پێغەمبەرمان صلی الله علیه وسلم بیلالی حەبەشی خوای لێ ڕازی بێت، بزانین لە سەرمەرگدا چۆن سەرزەنشتی خێزانەکەی دەکات و ناهێڵێت بگری بۆی. کاتێک بیلالی کوڕی ڕێبا خوای لێ ڕازی بێت لە سەرمەرگدا بوو مردنی نزیک بووبیەوە خێزانەکەی هاوار و سەڵای لێ هەستا و بۆی دەگریا و بەدەم گریان و فرمێ سکرشنەوەتی وای کە جێگای داخ و ئەسەفە بیلال جانی نەسپاردبوو لە هۆش خۆی چوو بوو بۆیە چاوی هەڵبری و بە هاوسەرەکەی خۆی فەرموو نەخێر وا مەڵێ، بەڵکو وای کە جێگای سەفا و خۆشیە کە من دەمرم، چونکە سبەینێ دەگەمە دۆست و خۆشەویستان، دەگەمە و خزمەت محەممەد و هاوەڵان. ئەبوو دەرداش شەیدای مردنە و سامی لێ ناکات، لەبەر چی؟ لە خۆشی چی؟ دەمێ بردن چ خۆشیەکی لە خۆ گرتبێت؟ با ئەم پرسیارانە لەو هاوەڵە مەزنەی پێغەمبەرمان صلی اللە علیه و سلم بکەین. ئەبوو دەردا خوای لێ ڕازی بێت دەفەرمێت مردنم خۆش دەوێت و حەزم لێیەتی، چونکە حەز دەگەم بگەمە خزمەت پەروەردگارم و لە ڕێگای مردنیشەوە ئاواتە خۆشەکەم دێتە دی. ئەمینداری نهێنیەکانی پێغەمبەری ئازیزمان صلی اللە علیه و سلم هاوەڵێکی بەڕێز بوو بە ناوی حوذەیفەی یەمانی خوای لێ ڕازی بێت ئەوەندە بێخەم بوو لە مردن لە سەر مەرگدا بە بەنی عەبسی فەرموو کفتتان بۆ هێناوم دەی ئەگەر هێناوتانە نامێ قوماشی گران بەها بێت سڵاوی خوات لێ بێت ئەی حوذەیفە لە سەر مەرگیشدا ئیسراف و زیادەڕەویتان پێ ناخۆشە ئەبو وائیل دەڵێت کاتێک حوزەیفەی یەمانی خوای لێ ڕازی بێت کاتی سەرمەرجی هاتە پێشەوە و ئێمەش لەگەڵ کۆمەڵێک لە خزمانی بەنی عەبسدا چووینە لای ئەویش لێی پرسین ئێستا چ کاتێکە وتمان ناو جەرگەیشەوە هاواری کرد پەنا دەگرم بەخوا لە بەرەبانیە کە بەرەو ئاگرم برن پاشان فەرمی کفنتان بۆ هێناوم وتمان بڵێ فەرمووی کفنی گران بەهام بۆ نەهێنن چونکە ئەم هاوڕێتان ئەگەر لە لای خی پەروەردگار پلە و پای باشێ بێت ئەوە جلوبەرگەکەی بۆ دەگۆڕێتەوە بە جلوبەرگێکی باشتر هۆگەر وا دەرنەچوو ئەوە کفن و مفنی لا دەبەن و ڕووتی دەکەنەوە ئەمەش ئیبراهیمی نەخائیە ڕەحمەتی خوای لێبێت باسی ساڵحانی پێش خۆیانمان بۆ دەکات و بە ڕەوشتێکی سیر بە حەزێکی سیر وەسیان دەکات کە ئێمە لەو شتە زۆر دەتەسین منسوور لە ئیبراهیمی نەخائیەوە دەگێڕێتەوە کە مامۆستای ئیمامی شافعی بووە ڕەحمەتی خوای لێبێت کە فەرموویەتی یەوان واتە ساڵحانی پێش ئەو لە هاوەڵان و تابعین و تابعی تابعین زۆر حەزیان بە ئێش و ئازاری کاتی گیان دەرچوون بووە ئەی برا و خۆشکانم بەخوا ناگەینە تۆزی پێی ساڵحان تا حەز لە مردن نەکەین چونکە مردن بەربەستێکە لە نێوان ئێمە و بەهشدا یان ئێمە و پەروەردگاری خۆشەویستماندا بۆ وا نەبین خۆ ساڵحان دە تا پانزە ساڵ پێش مردنیان گۆڕیان بۆ خۆیان هەڵکەندووە و چەندان جار چوونەتە ناویەوە و بیری مردنیان کەوتۆتەوە و قورئانیان تێدا خوێندووە شیهابەدینی کوڕی عیباد دەڵێ، ذیڕاری کوڕی مڕڕە ڕەحمەتی خوای لێ بێت پانزە ساڵ پێش مردنی گۆڕەکەی خۆی هەڵکەندبوو، هەموو جارێک دەچوو سەردانی دەکرد و قورئانی تێدا دەخوێندەوە و خەتمی دەکرد. سەرێک لە مزگەوتەکەی کوفە بدەین، شارەکەی پێشەوامان عەلی کوڕی ئەبو تاڵیب خوای لێ ڕازی بێت و هەواڵی ئەو پیاوە پیرە بزانین کە زانای ناودار سفیانی ثەوری ڕەحمەتی خوای لێ بێت باسی دەکات بۆمان. ئەیوبی کوڕی موسا دەڵێت لە سوفیانی ثەوریم بیست ڕەحمەتی خوای لێ بێت دەفەرموێت پیاوێکی بەساڵاچووم بینی لە مزگەوتی کوفە و پێیان دەوت ئەبو سەهلی ترمذی ڕەحمەتی خوای لێ بێت دەیفەرموون من ماوەی سی ساڵە لەم مزگەوتەدا چاوەڕوانی مردن دەکەم کە پێم بگات و هەر کاتێکیش بێت بۆم هیچی پێ ناڵێم و بەرگریشی لێ ناکەم شوکر تا ئەم کاتە هیچم لەلای کەس نییە و کەسیش هیچی لەلام نییە هەیە لە مردن دەترسێت نەک هەر ئەوە بەڵکو هەیە هەر بە زیندوویی داوا دەکات لە منداڵ و کەسوکاری کە با بیبینم بزانم چۆن بۆم دەگرین و لەناو کۆمەڵگە دوور لە تێگەیشتنە قورئانییەکاندا کێ زۆر بگری ئەوە خۆشەویستتر و دڵسۆزترە کەچی مامۆستا سەعید بە جۆرێکی تر ئامۆژگاری کوڕەکەی دەکات عومەری کوڕی سەعید دەڵێ کاتێک لەلایەن ستەمکاری عێراق حەجاجی کوڕی یوسفەوە فەرمانی پڕ لە ستەمی لە سێدارەدانی زانا و خواناسی مەزنی ئیسلام سەعیدی کوڕی جوبەیر ڕەحمەتی خوا لێ بێت دەرچوو داوای کرد کوڕەکەی بۆ بامکەن تا چاوی پێ بکەوێت و کاتێک کوڕەکەی هات بۆ لای باوکی و بینی بەو حاڵەوە دەستی کرد بە گریان و فرمێس ڕشتن باوکیشی سەرزەنیشتی کرد و پێی فەرموو کوڕی خۆم ئەو بۆچی دەگریت من و نەمانی باوکت پاش پ ساڵ تەمەەن پێم ناڵی سوودی چییە من و تۆگەر پێمان بڵێن حەزت لە چیا چەندان خواردنی خۆش و ئۆتۆمبیلی مۆدل بەرز و کۆشکی فیرعونی و لەش ساغیمان بەخەیاڵدا دێت بەڵام پێشەوا ساڵحەکانمان بە پێچەوانەی ئێمەوە حەزیان لەوەیە ڕۆژێک زووتر ئەم دنیایە بەجێ بێڵن و بگەڕێنەوە بۆ لای خوای خۆشەویستیان ئەمانەیەش خوشکێکی سەرمەشق لە بواری ساڵح بووندا پێشکەشمانی دەکات بزانین ئەو خوشکە ساڵحەمان چێە سەلەمەی کوڕی ئەفقەم دەڵێت بە خوشکە عوبەیدەی کچی کلابم وت حەز لە چی دەکەیت ئێستا هەتبێت فەرمووی حەز دەکەم بمرم وتم بۆچی فەرمووی چونکە من سوێندم بەخوا هەموو شەوێک کە ڕۆژ دەبێتەوە لەوە دەترسم ئەو ڕۆژە گوناهی بکەم و بەو هەیەوە خۆشی و شادی ژیانی قیامەتم لە دەست دەربچێت ئامەشیش ڕەحمەتی خوا لێبێت قبولی نییە دکتۆرەکان بێنە سەری و چارەسەری بکەن چونکە حەزی لە مردنە مردن ئەبوو بەکری کوڕی ئایاش دەڵێ چوون بۆ سەردانی مامۆستا ئەمەش ڕەحمەتی خوا لێبێ لە کاتی نەخۆشیەکەیدا کە بەهۆیەوە مرد پێم وت قوربان چۆنە دکتۆرەکت بۆ بام کەم ئەویش فەرمووی دکتۆر چی لێ بکەم دەستێن بەخوا گەر گیانم لە دەستی خۆمدا بواە تا دەستم دەگرێت تووڕم دەدایە ناو ئەو گژوگیایە ئەگەر مردم ها با کەس بەهۆی منەوە تووشی ئازار نەبێت و ببمە هاڵم دەر ناو گۆڕەکەمەوە برای خۆم تا من و تۆ لە مردن بترسین و لەرزمان لێبێت بە تێپەڕبوونی تەمەمان و سپیبوونی سەر و ڕیشمان ناچینە ناو کاروانی ساڵحانەوە هەرگیز وەرمان ناگرن بە خزمەتکاری خۆشیان گوێ بگرە بۆ عەبدوڵای کوڕی موبارەک بزانە لە چ کاتێکدا پێکەنینی دێت، دەڵێن زانای موجاهید و ساڵحی ئوممەت عەبدوڵای کوڕی موبارەک لە کاتی سەرەمەرگدا و لە کاتی گیان دەرچوونیدا چاوی کردەوە و پێکەنی و فەرمووی، بۆ ئەم ساتەوەختەیە کارکەران کردەوەی جوان دەکەن. ئەڵڵا ئەم ئیسلامە چەندە عەزیزە، ژن و پیاو فەرقی نییە، کێ ڕاست لێ بنەوێ ڕێبازی خوا بە توندی لە باوەش بگرێت دەچێتە کاروانی ساڵحانەوە، نەک هەر ئەوەندە بەڵکو دەشبێتە سەرمەشقی بەرەکانی دوای خۆی و دەیکەنە پێشەوا و مامۆستای خۆیان و ماجیدەی قڕیشی یەکێکە لەو خوشکە باوەردارە ساڵحانە ماجیدەی قڕیشی دەفەرمێت ئەگەر دنیا نەویست و زاهیدان ئەو پاداشتە گەورەیان دەبینی کە خوا ئامادەی کردو بۆ ئەو کەسانەی پشت لە دونیا پەرستی دەکەن، لە خۆشیاندا گیانیان دەردەچوو، بۆ ئەوەی زووتر بمرن و بگەنە ئەو پاداشتە گەورەی پەروەردگاریان و ئەوەی هیوایان پێی بووە لە دونیادا، زۆر جار وتوومە ڕێگەی ساڵحان زۆر قورس و پڕ لە بەرزایی و نزمایی و هەڵدێر و ئاسان نییە بە دوو کردەوەی جوان بمانەوێت پێیان بگەین، بەڵکو ئەوان لەو کاروانەدا گوێ نادەنە جگەرگۆشە و ڕۆڵەکانیان، بەبەرچاویانەوە بمرن، خەفەتیان بۆ ناخۆن، نەک هەر ئەوە، بەڵکو موئەریقی عەجەلی لەوەش زیاتر دەڵێ، بزانین چی دەفەرموێت، موئەریقی عەجەلی ڕەحمەتی خوا لێ بێت دەفەرموێت، هیچم ئەوەندەی ئەوە پێ خۆش نیە کە هەواڵی مردنی خۆشەویسترین و نزیکترین کەسم پێ بدەن، سبحان اللە، ئەمە عومەری کوڕی عەبدولعەزیزە ڕەحمەتی خوای لێ بێت، حەزێکی سەیری هەیە کە بەس شایەنی سەرمەشقان و پێشەوایانی ساڵحانە، وە ئەوانەشی کە بە نیازن بەرەو ئەو کاروانە موبارەکە هەنگاو هەڵبنێن و بچنە ڕیزی ساڵحانی ئەم ئوممەتە چاکترینەوە. ئەو حەزەیش حەزکردن لە سەکەراتی مردن واتە ئازاری گیان دەرچوون، ئەمیری باوەڕداران و خەلیفەی چاکسازی پێنجەم عومەری کوڕی عەبدولعەزیز ڕەحمەتی خوای لێ بێت دەفەرموێت، حەزناکەم ئازاری گیان دەرچوونم لەسەر سووک بێت و سەکەڕاتم نەبێت، چونکە وەک کۆتا ئەجر و پاداشتێکە کە باوەڕدار دەستی بکەوێت، ساڵحان لەسەر مەرگیشدا هەر بیریان لەلای حەڵاڵ و حەڕامە و حەزناکەن دووچاری حەڕام ببن سبحان اللە سەیری باوەڕ لاوازەکانی ناوخۆشمان دەکەین کاتێ پێی دەڵێیت فڵان کار حەڕامە مەیکە یان فڵان شت حەڕامە مەیخۆ کەچی پێت دەڵێ کوا حەڵاڵ و حەڕام ماوە بێ قەزابیت پەنا بەخوا عومەری کوڕی عەبدولعەزیز ڕەحمەتی خوای لێ بێت نەیهێشت جێگە قەبری بۆ بکڕن لە ماڵی دەوڵەت و داوای کرد لە پارەی تایبەتی خۆی بۆی بکڕن ئەمەش بەهۆی خۆ لە حەڕام پارێزی و لێپرسنەوەی سەختی لەگەڵ دەروونیدا و لە کاتی سەرەمەرگدا فەرمووی بە چوار دەورەکەی جێگە گۆڕەکەم بکڕن لە ڕاهی بە گاورەکە و ئەگەر پارەی وەرنەگرت لە شوێنێکی تر بۆم بکڕن و گاورەکە وتی ئەگەر لەبەر ئەوە نەبێت لێمان دوور ئەکەوێتەوە پارەمان لێوەر نەدەگرت بیسەرانی بەڕێز و خۆشەویست بەم ئەندازەیە هاتینە کۆتا ئەڵقەی بگە بە کاروانی ساڵحان، هیوامان وایە خوای پەروەردگار پشت و پەنامان بێت و یارمەتیمان دات. بیسەرانی بەڕێز و خۆشەویست بەم ئەندازەیە هاتینە کۆتایی حەڵقەی ئەوجارەشمان کە کۆتا حەڵقەی بەرنامەکەمان بوو بەرنامەی خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان داوا دەکەین لە پەروەردگار کەوا تەوفیقمان بدات کەوا ئێمەش جێکێک بین لەو کاروانچانەی ناو و کاروانی ساڵحان بەڵکو ئێمەش کردەوەکانمان گەر هیچ نەبێت کەمێک چاو لەوان بکەین و بگەینەوە بەوان خی گەورە تەوفیقی هەموو لایەک بدات و هەر یەکێکمان یەکێک بین لەو کاروانچانی لەو کاروانی ساڵحان تا بەردەوامی و ڕێگایە کاروانچی لە نەبرێت و نەبرێتەوە بەڕێزان و خۆشەویستان تا بەیەکگەیشتنەوەیەکی تر لە بەرنمەیەک و کاتێکی تر بە ئێوەی بەرز و خۆشەویست دەگەینەوە پێتان دەڵێین ئەسەلام و عیکم وە ڕەحمەت اللهی وبرکاته